بەناوی خودای بەخشندە و میهرەبان. کاتێک زەوی دەهێنرێتە لەرزە و بوومە لەرزە زۆر بەهێزەکەی بۆ پێش هات هەرچی لە زەویدا هەبوو لە ماددە سنجینەکانی ناوی دەری پەڕاند و هێنایەت دەرەوە ئەو کاتە ئادەمی زادیش دەڵێت ئەوە چیەتی بۆ وای لێ هات ئیماندار هەز دەکات کۆتایی دنیاە و بەرپابوونی ڕۆژی قیامەتە بێ ئیمانیش سەری لێ دەشێوێت و نازانێت بەرەو کوێ ڕابکات لەو ڕۆژەدا زەوی هەواڵەکانی خۆی دەگێڕێتەوە بەهۆی ئەوەی کە پەروەردگارت ڕایگەیاندووە ئەی ئینسان فەرمانی بۆ دەرکردووە کاتی کۆتایی هاتنیەتی ئەو ڕۆژە خەڵکی دەستە دەستە بەرەو گۆڕەپانی لێپرسینەوە دەچن بە پەرش و بڵاوی تا کار و کردەوەکانیان ببینەوە دیارە کە نامەی کردەوەکان تۆمار کراوە بە دەنگ و ڕەنگەوە جا ئەوەی بەقەدەر سەنجی گەردی لە یەک خێر و چاکەی ئەنجام دابێت دەیبینێتەوە ئەوەشی کە بەقەدەر سەنجی گەردی لە یەک شەڕ و خراپەی هەبێت دەیبینێتەوە